گروپی ئاواس بۆ پەرەپێدانی توانا مرۆییەکان پێشکەش دەکات بەڕێزان بفەرمونون ئێوە پێشکەشکردنی بابەتێک لەسەر چوار یاسا ئاڵتونیەکەی مێشک و کاریگەری لەسەر ژیانی ڕۆژانەتدا لەلایەن ڕاهێنەر لە بواری گەشەپێدانی توانا مرۆییەکان مامۆستا نەزمی قادر کە لە ژیانی ئێمە ڕوئەیات سەرەتا پێویستە وە بزانین بابەتی دەروونناسی سەرکەوتن لەم ساڵانەی کۆتاییە لەسەر ئەو ئەزمونانەی کە کردوویەتی گەیشتووە بە چەند دەرئەنجامێک کە زۆر بە کورتی ئاماژەیەکیان پێ ئەدەم پەیوەندی بە بابەتەکەی ئێمەوە هەیە مشکی مرۆڤ لە دوو بەش پێک هاتووە بەشی لای ڕاست بەشی لای چەپ هەر یەکێک لەم بەشانە فرمانێکی جیاواز دەرەکەن لە مێشکەوە بۆ ئەندامەکانی تری جەستەمان بەشێکی ترمان هەیە لە ناو مێشکا پێوترێ بەشی سەرەوە و بەشی خوارەوە زۆربەی هەرە زۆری ئەو فرمانانەی کە ئەنجامەدرێن لە ژیانی ئێمە پەیوەندی بەم دوو بەشەی لای مشکی ئەمەوە هەیە بەشی سەرەوەیان تعبیرێکیان بۆ داناوە بەشی سەرەوەیان پێیان وتووە زەینی هۆشیار بەشی خوارەوەشیان پێیان وتووە زەینی نیوە هۆشیار وە لە تعبیراتی کتێبەکانە پێوتراوە هەست و نەست واتە بەشی سەرەوەی مێشکمان بریتە لە هەست بەشی خوارەوەیشی بریتە لە نەست لەو کاتەوەی کە ئێمە لە دایکەبین تاکۆ و کاتێک کە وەفاتەکەین ژیانی ئێمە لە بینی هەست و نەستە لێرەدا ئەوەی کە زۆر زۆر گرنگە بەشی نەستی مێشکی مرۆڤە کە چۆن بتوانین بە جۆرێک پڕۆگرامی بکەین و زۆر تعبیریشیان بۆ بەکار بردووە و تویانە نەستی مرۆڤ منداڵی دەروونیەتی واتە خۆمانەتوانین سەیتەرە بکەین بەسەریا و پرۆگرامی بکەین لە شەو ڕۆژێکە نزیکەی پ هزار فکرە یە بە مشکی من و تۆدا لەم فکرانە لە شەس چرکە و نزیکەی چل فکرەکات سی و شش فکریان پەیوەندی بە نەستەوە هەیە چوار فکرە لەوانە پەیوەندی بە هەستەوە هەیە واتە لە شەزدانەکە چوار فرمانیان تەنها لە هەستەوە دەرەچێت سی و شش دانیان لە نەستەوە دەرەچێت باشە ئایا ئێمە ئەتوانین دەست بگرین بەسەر ئەم فکر و بۆچوونانە ئایا ئەتوانین چۆن ئاراستەیان بکەین بەرەو ئاراستەیەکی دیاریکراو تەسەوری ئەوە بکە زۆرجا لە ژیانی خۆتا بیرت لە شتێک کردبێتەوە زۆر تەرکیزت لەسەر کردبێت سەرنجت لەسەری دانابێت لە ژیانی ڕۆژانە هاتبێتە پێشبووت وەک ئەوەی ئەو ڕووداوت پێشتر بینی بێت کە هاتووە بەسەردا بێگومان بەڵێ ئەوە ئەو ڕووداوانەیە کە لە ناو نەستی ئێمە جێگیر بوون چوار یاسا ئاڵتونیەکەی مێشکی مرۆ بەڵێن چی یاسایەکمان هەیە لە دەروونناسی سەرکەوتنا ئەڵێ هەموو فکرێک هەستێک دروسەکە هەموو هەستێکیش ڕفتارێک دروسەکە هەموو ڕفتارێکیش ئەبێت بە ئەنجام ئێمە هەمیشە لە ئەنجامەکانە ئەگەڕێین ئەڵێن فڵانە کەس ئەو ڕفتاری زۆر ناشیرین بوو دەرەنجامەکەی ئەبینین ئەبێ بگەڕێنەوە بزانین چی پاڵی پێوەنا کە ئەوە بکات چی پاڵی پێوەنەنا کە ئەوە بکات کەواتە فکر و بیرکردنەوەکان هەست دروستەکەن هەستەکانیش ئەبنە هۆی ڕفتار ڕفتاریش ئەنجامەکە دروستەکات ئەگەر دەست بگرین بەسەر فکر و بۆچوونەکانی خۆمانە لە ڕاستیا دەستمان گرتووە بەسەر ئەنجامەکانی ئێمە بۆ ئەو قەیرانانەی کە لە ژیانی ئێمە هەیە هەمووی ئەنجامە ئەگەر فکرەکە دەستکاری نەکەین ئەنجامەکە چەندێکیش دەستکاری بکەین هیچ سوودێکی نە باشە چوار یاسا ئاڵتونیەکە چۆن نەتوانێت یارمەتیماندا چوار یاسا ئاڵتونیەکەی مشکی مرۆڤ کە وتمان پرۆگرامکردنی مێشت ینی پرۆگرامی نستی مشکی مرۆڤەکەی کە بەشی خوارەوەی مشکی مرۆڤە و بەشی سەرەوەیشی هەستە یەکێک لە یاساکان ئەڵێ هەر کردارێک کردار هەر کردارێک بەردەوام دووبارە بکرێتەوە کۆنتترۆلکردنی لە هەستەوە ئەڕوا بۆ نەست یعنی لە بەشی سەرەوەی مێش ئەڕاتە بەشی خوارەوەی مێش کە پێوترێت نەست زەینی نیوە هۆشیار یان لا شعور چ سوودێکی هەیە تەسەور بکە ئەو کاتێک کە بۆ یەکەم جار کۆمپیوتەر هاتە ناو هەرێمی کوردستان چەند کەس هەبوو بزانێت تای بکات ئەو کەسانەی کە تایپیانە کرد تەنها دوکاندارەکان و ڕێژەیەکی زۆر زۆر بوون بەردەوام بوون لەسەر تایپکردنەکە بەردەوام بوون بەردەوام تا کۆنتترۆلکردنی ئەم ئیش و کردارە لە هەستەوە کە تازە خەریک بوو فێرە بوون ڕۆیشتە ناو نستیان ئێستا بەبێ ئەوەی سەیری کیبۆردەکە بکەن ئەتوانن بنووسن ئەمە چوە ناو نەستی ئێمە کە چوە ناونەست ئەبێ بە شخصیت یامانە ئەو کاتەی کە فێری شۆفێری بوویت چ ترس و لەرزێکت هەبوو کاتێ فێر بووی نەتەزانی سێری ئاوێنەکان بکەیت سێری دواوە بکەیت سێری تەنیشت بکەیت قسە لەگەڵ سەرنشینەکانە بکەیت سێری ئاماژەکان بکەیت ترسێکت هەبوو بۆ چونکە کۆنتترۆلکردنی لە ناو هەستی ئێمە بوو بەڵام هیچ کات نەماوت ناتوانین فێر نابین بەردەوام بووین غەڵتمان کرد بەردەوام بووین لەسەری تاکو کۆنتترۆلکردنی شۆفێریەکەمان لە هەستەوە گوازرایەوە بۆ نستمان ئێستا ئەگەر بەڕێستان لە شارێکی هەرێمی کوردستان بڕۆن بۆ شارێکی تر خۆتان شۆفێری بکەن ئەسڵەن ئاگات لە شۆفێریەکەش نییە زۆرجار سوکانەکە ئەگێڕیت قاچت لەسەر ئیستۆبە گێڕەکەش ئەگۆڕیت قسە لەگەڵ سەرنشینەکانی شاکەیت ئاگات لە هێماکانیش ئەم وزە ناوەکیە چییە پاڵ بە تۆوە ئەنێت ئەو هەموو ئەندامانت بچوڵێنیت نستی مرۆڤ نست کاریگەرێکی زۆر زۆری هەیە لەسەر ئێمە کەواتە ئەو کردارانەی کە لە ئێمایە خویەکی ناشیرین و ناخۆشە لەناو کۆمەلگا بەهایەکی هەیە چۆن بتانی تەرکی بدەین بە جارێک و دووجار و سێجار نابێت بۆ ئەوەی ئەو قەیرانانێ لە ژیانی ما هەیە بەردەوام ئەمە دووبارەکەین کە دووبارەمان کردو کۆنتترۆلکردنی لە هەستەوە ئەڕوا بۆ نەست ڕاستەوخۆ لەو خووە ڕزگارمانە بێت هیچ کەس بە یەکجارکردن لە هەستەوە ناڕوا بۆ نەست انشاءله لە دەرسەکانی تررا ئەوەتان بۆ باسەکەم کە چۆن پرۆگرامی مێشکمان بکەین و بڕۆینە ناو نەستمانەوە بۆ ئەوەی ئەو شخصیەتە ناشیرون و قێزەونانەی کە لە خۆمانە هەیە حەزیان پێ ناکەین ئەڵێ ناتوانین بگۆڕێن چۆن بتوانین بیگۆڕین کەواتە یاسا یەکەم هەر کردارێک بەردەوام دووبارە بکرێتەوە کۆنتترۆلکردنی لە هەستەوە ئەڕوا بۆ نەست وەکو شۆفێری وەکو تایپکردن و چەندین نمونەی تریشکە بەڕێستان باشەزانن یاسای دووەم هەر پەیامێک بەردەوام هەر پەیامێک بەردەوام دووبارە بکرێتەوە پەیامیانە قسەکردن قسەی زارەکی بەردەوام دووبارە بکرێتەوە کۆنتترۆلکردنی لە هەستەوە ئەڕوا بۆ نەست واتە کات ئێمە خەریکی قسەکردنین لە ڕاستە بە تەواوەتی بیر لە قسەکان ناکەینەوە خۆی یەت یەک لە دوای یەک بەزەزانی سەر مۆزوعەکەی باسی چییە بەبێ ئەوەی خۆت هەستکەی کۆمەڵێک شت یەت بەناو مێشکە کتێبانێک دە ساڵ بەر لە ئێستا بینیتە ڕووداوانێک دەر ساڵ بەر لە ئێستا بینیوتە یەتەوە بە مێشتا چ وزەیەکەی لە ناو مێشکینسانە ئەم تاقە توانایانە جارێکی بهێنێتەوە بێگومان نستی من چونکە پەیامەکەیە ئەم یاسا دووەمینەیان چۆن سوودی لێوەر بگرین بۆ ژیانی ڕۆژانی خۆمان بەڕێزان ئەگەر تۆ یەک جار بە خۆت بڵیت من لاوازم من بەدشانسم بەدبختم شانسم نییە زیرەک نیم کاریگەریەکەی لە ناو دەروونی ئەما دەنگە هاتووە ئەگەر بێت و ئەمە بەردەوام دووبارە بکەیتەوە من بەدبەختم من شانسم نییە هەرچیەتە پێشەوە هەر هەموو خراپە بۆ من بەردەوام بەمە دووبارەکرێتەوە ئەمە بێ بە شخصیت تیادا دوایی ناوی چیت لێنێن کچە بەد شانسەکە کوڕە بەدبەختەکە کوڕە غەمبارەکە لە ڕاستیا تۆ غەمبار نەبووی سێرکەن لە قورآانی پیرۆزە وشەی حوزن هاتووە هیچ یەکێک لەوانە خی گەورە فرمانی نەکردو بە مرۆڤەکان دڵتەنگ ببن هەمیشە ئەفەرمێت لا تەحزن لە ئاەتەکە ئەفەرمێت ئینەمە نەجوامینە شەیتان بێگومان وەسوەسە و چپە و ئەو فکرە نەرێنیانە هەر هەموو لە شێتانەوەی بۆ لیەحزونە لەڤینە ئامن بۆ ئەوەی ئەوانەی کە بڕوایان هێناوە دڵتەنگ و بێتاقەتیان بکات کەواتە کۆنتترۆڵی ژیانی خۆمان لە دەستی خۆمانایە ئێمە بەدبخت نین بەڕێزان دەروونناسەکان ئەڵێن ئەگەر کەسێک بەخۆی بڵێ من بەدبختم من بەد شانسم من ترسم هەیە ئەبێ پ کەس یان حەڤە کەس لە دەرەوە پێی بڵێن کە تۆ بەدبخت نیت بەدشانس نیت شانست هەیە تۆ ناشیرین نیت تۆ جوانیت قسەی خۆمان زۆر کاریگەری لەسەر مێشکی خۆمان هەیە ئەبێ کۆمەڵی کەسی تر لە دەرەوە ئەوانەمان پێ بڵێن بۆ ئەوەی جارێکی تر ئەوە ڕوونەدات بەرەزان ئەگەر مشتێک ئەگەر یەک بەردمان پێ بێت لە لای گۆمێکا بین کاتە بەردەکە هەڵەیەنە ناگۆمەکە چی دروستەکات دڵۆپ دروستەکانوانە بازنە دروستەکات وردە وردە تا ئەچێتە کەنار یەکەم جار بەڵێ شەپۆلی بازنەی دروستەکات یەکەم جار شەپۆلەکان چین بچووکن لە لای بەردەکە ئەو دەقە کاریگەریەکەی ئەوەنەیە بەڵام تا ئەچێتە دواوە شەپۆلەکان چیان لێت فراوانترە بن ئەو قسەیش کە ئێمە بە خۆمانی ئەڵین یەکەم جار یەک بازنەی بچووکە بەڵام دوایی ئەبێ بە شخصیت لە تۆیان من ناتوانم من سەرکەوتو نابم من بەدبەختم من بەد شانسم بەردەوام ئێمە زانانی چەند شتن لەمانە چێ بە مێشکمانە ئەزان لە تۆڕە کۆمەڵایەتەکان ئێمە چ باسی ڕوودا و چ سیر ڕووداوێکەکەین ئێستا تۆ زات نیە بڕیتە لای تاریکی لە پشیلە ئەترسیت زات نیە بڕیتە سربان بۆچی ئایا بە مناڵی ئمە وابووین نەخێت ئەمانە کردار و پەیامانێک بوو کە بەردەوام دووبارە بووە جارێکی تر پێویستمان بە تەمرینات دێ بۆەوەی ئەوانە لە شخصیەتی خۆمانە ناوێت باشە ئەگەر مشتێک بەرد هەڵگرین بیخینە ناوی شەپۆلەکان زۆرتر نابن زۆرترە بە شەپۆلەکان ئەی ئێمە بەردەوام ڕۆژانە مشتێک قسەی نەرێنی ئەخینە ناو مێشکی خۆمان چاوەڕێیەکەی ژیانی تۆ خۆشتر بێت بێگومان نەخێر ژیانی خۆمان بەدەستی خۆمانە بەڕێزان ئەوەی کە ئەی بینین ئەوەی کە ئەی بیسین ئەتوانی نەیان بینین ئەتوانی نەیان بیسین ئەو کاتە دڵتەنگیشمان کەمترە بێتون مەولانای ڕۆمی ئەڵێ، این جهان کوه هست و فعل ما ندا سوی ما آید نداها را صدا ئەڵێ ئەم جیهانە هاوشێوەی کێوێکە، کردارەکانی ئێمە ئەوەی کە ئەیخێنێ ناو جیهان وەکو نەدایەک وایە وەکو بانگەوازێک وایە یەنە بۆ لای خۆمان دەنگدانەوەیەکە بەرەو ئاڕاستەی خۆمان سویە ما ئاەت نداها ڕاستیدا بێگومانەوەی کە ئەیخینە ناو شاخەکە ئەیکێنە ناو چەم و دۆڵەکە هەر ئەوە گەڕێتەوە بۆ لامان تەسەوری ئەم کۆنراوەی مەولانای ڕۆمی بکەین جەنابەت ئەچیتە لای چیا بۆ گەشت و گوزار ئەچیتە لای ئەشکەوتێک هاوار بە ناو ئەشکەوتەکەکەی سڵاو لە ناو ئەشکەوتەکە دەنگێک یەت سڵاو سڵاو سڵاو سڵاو ئەمە یەتەوە بۆ ناوێمە قسەکە بگۆڕە بڵێ ناتوانم چییەتەوە بەرەو خۆمان ناتوانم ناتوانم ناتوانم ناتوانم بەردەوام ئەمە دووبارە لێت بەڕزان چەند جارە ئەمە دووبارەکەینەوە ئەڕواتە ناو نستی ئەمە ئەبێ بە شخصیت خاڵی سێەم ئەگەر هەست و نەست لە کردارێکدا جیاواز بن هەندێ جار نەست سەرەکەوێت بۆ نمونە تۆ ئەتەوێت کردارێک بکەیت ئەتەوێت بڕۆیتە سەربان یان دەتەوێت بڕیتە سەر ئامودێک هەست پێ دەڵێ مەڕۆ نەست پێ دەڵێ بڕۆ هەست دەڵێ مەڕۆ جەنگێکی دەرونی دروستە بێت دڵنیام وایشت لێ هاتووە یان بۆ ناو ئاوێت ئەڵێ بڕۆ مەڕۆ ئەو کەسانی کە ئەخنکێن بۆ منە لە دەریاچەی دوکان خەریکی مەلەکردنن هەست و نەستی بەر لەوەی کە بڕاتە ناوی جەنگێک دروست بووە لە بینە هەست و نەست هەندێ جار نەستەر کەوتووە بێت نەست ئەڵێ بڕۆ کە نەستی ڕۆیشتە ناوی سەیتەرەی بەسەر خۆیان نامێنێت چونکە پێشتر لە ناو نستی ئەوە تەسبیت بووە ئەوە جێگیر بووە کە تۆ مەلە نازانیت لە ناو مشکیا بەڵام ئەم کە ڕۆشتوەتە ناویەوە ئەو حاڵەتی بۆ دروست بووە خاڵی چوارە هەر کاتێک هەست و نەست لە ئەنجامدانی کارێک وەک یەک بن تواناکانیان چەند بەرامبەرە بێت ئەڕۆی بەرەو شوێنێک هەستت زۆر دڵخۆشە پێی نەستیشت پاڵت پێوانێت تواناکانیان چەند بەرامبەرە بێت بوو بۆ نمونە هاتوێتە پێشەوە ئەو ڕۆژانەی کە کتێبێکت خوێندێتەوە سبینە امتحانت بووە خۆشت لە کتێبەکە هاتووە نستیشت مرتاح بۆ پێی دەرەجەیەکی باشت هێناوەتیایە بەڕێزان ئەمە زۆر بە کورتی چوار یاسا ئاڵتونەکەی مێشکی مرۆڤ بوون هیوادارم لە ژیانی ڕۆژانی خۆتانە سوودی لێوەربگرن هەر ڕەخنە و پێشنیاز و پرسیارێکتان هەبوو لە پەیجی فەرمی هێزی تواناکانی مێشک کە پەیجی فەرمی گروپی ئاوەزە لە خزمەتتانابین شاد و سەرکەوتوو بن